پرۆفایل بڕگێکی ئافتانی ڕادوی دەنگە و هەرجارە و ژیانی کەسایەتێک بەسەر دەکاتەوە من مراد ساڵح ڕۆژانێنی لە کاتژمێر هەشت و سی خولەک پڕۆفایلتان پێشکەش دەکەم. گوێگران یازی سلااوان لەبێ خۆشحاڵ بووین جارێکی تر لابڕگەی پرۆفایل بەوێ یازی شاد بووینەوە پرۆفایل ئەم جارە لەسەر ژیانی کەسایەتی قازی محەمەد. قازی محەمەد ئەو شۆڕژگەڕی کۆماری کوردستانی ڕاگەیان مەرگیوە ناگۆڕمەوە بەسەد ژین ژینێک سرم بۆ دژمن بکات بە پەرژین قازی محەمەد کوڕی قازی عەلی کوڕی میرزا قاسم قازییە و ڕابردووە بنەماڵە لە شاری سابڵاغ بۆ چوار سەدە پێشتر دەگەڕێتەوە ئەوان تەنیا لای خەڵک بەڵکو لەلایەن دەسەڵاتداران و بەرپرسانی حکوومەتیش جێگەی ڕێزی زۆر بوون قازی عەلی دوو کوڕی هەبوو یەکیان ئەول قاسم قازی ناسراو بە سەدری قازی بوو کە یەک دوو دەور لەلایەن خەڵکەوە کراوە بە نوێنەری مەجلیس و ئەتیبار و نفوزێکی تایبەتی هەبووە قازی محەمەدیش کە ساڵی 1900 ی زاینی لەو بنەماڵەیە بە فەرهەنگە لەدایک بووە هەر لە سەرەتای لایەتیوە هەستی نیشتمانپەروەری تێدا بەهێز بووە و زۆر خولیای خوێندنی زانستی کۆن و تازە بووە زۆر هەوڵی داوە زمانی بێگانە فێر بێت جگە لە عەرەبی و فارسی و کوردی لەگەڵ زمانی فەڕەنسی و ئینگلیزی تا ڕادەیەکی باش زمانی ڕووسی زانیوە قازی محەمەد زۆر حەزی بە تێکەڵاوی لەگەڵ ئەهلی فەزڵ و زانایانی و زمانەوان و پیاوچاکان و نیشتمانپەروەرەکاندا بووە لە دوای کۆچی باوکی بووە بە قازی شار لە ساڵەکانی بەر لە 1940 و دواتریش بۆ یەک دوو ساڵ بەرپرسیاتی ئیداری فەرهەنگ و ئەوقافی شاری مەهاباتی لە ئەستۆ گرتووە و خزمەتی بەرچاوی فەرهەنگی کوردی کردووە و لە کاتی بەرپرسیارێتی ئەودا یەکەم مەدرەسەی کچان لە مەهاباد کراوەتەوە پەیوەندی قازی لە گەڵ زۆربەی خوێندکاران و ڕۆشنبیران و مامۆستاکان زۆر باش بووە و هەروە لە ساڵی 1945 کە کۆماری کورسان پێکاتوە لە بەڕەوچوونی کاروبارەکانیدا بە تایبەتی لە چارەسەرکردنی کێشە عشتەکاندا ڕۆلی بەرچاوی هەبوو و زۆر لە دامەزرێنەرانی کۆمەڵی ژێکاف ڕاوێژیان لەگەڵ کردو و زۆر خۆشیان ویستووە. لە ساڵی هەزار و نۆ سەد و چل و شەش کە کۆماری کوردستان پێکهاتووە، لە بەڕێوەچوونی کاروبارەکاندا بە تایبەتی لە چارەسەرکردنی کێشە ئاشتەتەکاندا ڕۆڵی بەرچاوی هەبووە و زۆر لە دامەزرێنەرانی کۆمەڵەی ژێکاف ڕاوێژیان لەگەڵ کردووە و و زۆر خۆشیان ویستەوە گەلێک هەوڵیان لەگەڵ داوە تا ببێتە ئەندام لە کۆمەڵەی ژێکاف. قازی، لە ڕوانگەی نوێنەرانی دەوڵەتانی دنیاشەوە کە ئەوکات ئێرانیان لە نێو خۆیاندا دابەش کردبوو، حورمەتی تایبەتی هەبووە و هەر کەس کە چووەتە مەهاباد هەوڵی داوە بەر لە هەموو کات چاوی بە ناوبراو بکەوێت و بانگێشتکردنی بۆ سۆڤێت هەر لەم ڕوانگەیەوە بووە لەگەڵ وەفدێکی گەورە چووەتە باکۆ قازی محەمەد کە بوو بە ئەندام لە کۆمەڵی ژێکاف ناوی نهێنی بینایی بۆ دانرا ومێدێکی زیاتری بە بەرپرسان و خەڵکدا قازی محەمەد کە دووجار کە بە ناو دادگایی کراوە زیاتر لە چوار سعات قسەی کردووە و بە قەولی سەروان شەریفی کە وەکیلی بووە ئەوە قازی محەمەد بووە کە حکوومەتی محاکەمە کردووە لە هەموو بوارێکدا خستوێتە ژێر پرسیارەوە. لە کاتی دادگایەکەیدا سەرۆکی دادگا بە خیانەت قازی تاوانبار دەکات و قازیش لە وەڵامدا دەڵێت ئێرە ماڵی منە خاکی کوردستان خاکی باوباپیر و ئەژدادی منە و چۆن دەتوانم دەستی لێ هەڵگرم پێشەوا زیاتر قسە دەکا و دەڵێت لە زووە خۆم بۆ ئەوە ئامادە کردووە بە باوەشی واڵاوە پێشوازی لەو مردە سربەرزیانە دەکەم کە لە ڕێگەی ئازادی میلەتەکەمدا دەکوژێم و ئەوە بەڵێنێکە کە بە نەتەوەکەم داومە لەگەڵیان بژیم بۆ ئەوانیش بمرم. تازە چۆن ئامادەم بەڵێنی خۆم بشکێنم. قازی لەو کاتی بڕیاری لە سێدارەدانەکەی بۆ دەردەکەن بە ورەی پۆڵاینەوە دەڵێت ئێوە قازی محەممەدێک دەکوژن بەڵام بزانن لە هەر تنۆکە خوێنێکی من قازی محەممەدێک شین دەبێتەوە. لە بەرەبەیانی سی 1940دا پێشەوا قازی حەمە حوسێن خان سەیفی قازی ئامۆزای پێشەوا، ئەبولقاسم سەدری قازی برای پێشەوا و لە دوای حکومدان لە دوو دادگای نا عادیلانە و سینارۆ ئاسادا بە دەستی دوژمنانی گەلی کورد لە چوارچرای شاری مەهاباد ڕێک لەو شوێنەی کە لە بیست و دوو یەکی هەزار و نۆ سەد و چل و شەش کۆماری کوردستانی لێ ڕاگەیاندرابوو لە سێدارە دران و شەهید کران هەر ئەو ڕۆژە لە گۆڕستانی مەلا جامی بە خاک سپێردران.